ئەی پێغەمبەر لە خودا بترسە و بەردەوام بە لەسەر تەقوا و پارێزکاری هەرگیز ملکەچی بێباوەڕان و دووڕوەکان مەبە کە دەیانەوێت لە ڕێگەی ڕاست وێڵت بکەن چونکە بەڕاستی خدا هەمیشە و بەردەوام زانا و دانایە واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبيرا ئەگەر باوکیانتان نەدەناسی، خۆ برای دینیتانن، سەر بە ئێوەن و لە ئێوەن، ئەگەر دوور لە سووکایەتی هەڵەیەکتان کرد ئەوە قەی ناکات، بەڵام ئەگەر لە دڵتاندا نیەتێکی ناپاک هەبێت بۆ سووکایەتی پێکردنیان ئەوە لێپرسینەوە دەبێت، هەمیشە و بەردەوامیش خودا لێخۆشبوو و مێهرەبانە لە هەڵەکانتان دەبوورێت ئەگەر لێی پەشیمان ببنەوە. النبی اولی بالمومنین من انفسهم، کان ذلک فی الکتاب مسطورا پێغەمبەر نزیکتر بە ئیمانداران لە خودی خۆیان واتە دەبێت لە خۆیان زیاتر خۆشیان بوێت و فەرمانەکانی لەسەر و فەرمان و داخوازی خۆیانەوە بێت خێزانەکانیشی دایکیانن دایکی ئیماندارانن دایکی معنەویانن بن مريم وأخذنا منهم ميثاقا غليظا بيريان بخروا كأيما پەیمانمان لە پێغەمبەران وەرگتووە پەیمانی یەکتا پەرستی پەیمانی گەیاندنی بانگەوازی خوددا بەتایبەت لە تۆ ئەی محەممەد و لە نوح و ئیبراهیم و موسا و ئیسای کوڕی مەریەم بێگومان پەیمانێکی بەهێز و پتەومان لێوەرگتن ئەی ئەوانەی ئیمان و باوەڕتان هێناوە یادی نیعمەتی خودا بکەنەوە لەسەرتان مەبەست جەنگی خەندەقە کە خودای گەورە فریای ئیمانداران کەوت کاتێک سربازانی کوفر هاتنە سەران ئێمەش ڕەشەبایەکی بەهێز و سربازانێکمان ناردە سەریان کە نەتان دەبینین خدای گەورە بینابوو بە هەوڵ و کۆششتان چۆن پاسەوانیتان دەکرد چۆن ئەو چاڵە قوڵ و درێژەتان هەڵکەند هەتا دوایی ئەمە هیچ شوێنی ئێوە نییە، بگەڕێنەوە ناو شار، دەستەیەکیش لەوان مۆڵەتیان لە پێغەمبەر دەخواست و دەیانوت، ماڵەکانمان بە دەرەوەیە، گوایا دوژمن بە ئاسانی دەتوانێت هەڵکوتێتە سەری، لە ڕاستیدا وانییە، ماڵەکانیان بە دەرەوە نین، دوژمن ناتوانێت زەفەریان پێبەرێت سوێن بە خودا بەڕاستی زووتر ئەوانە پەیمانیان بە خودای گەورە دابوو پشت هەڵنەکەن لە کاتی بەرنگاری دوژمندا بێگومان بەڵێنێک بە خودا درابێت لێی دەپرسرێتەوە قل لن ينفعكم الفرار إن فررتم من الموت أو القتل وإذا لا تمتعون إلا قليلا ولا یجدون لهم من دون الله ولیا ولا نصیرا پێیان بڵێ چێ هەیە پەناتان بدات لە خوددا و بتان پارێزێت لە تۆڵە سندنەوەی ئەگەر بیاوێت ناخۆشیەکتان بۆ پێش بهێنێت یاخود چێ هەیە دەتوانێت بەری میهرەبانی و سۆزی بگرێت ئەگەر بیاوێت بەزەی و ڕەحمەتی خۆیتان پێ ببەخشێت بەڕاستی خودا ئەو کەسانە دەناسێت کە کۆسپ و تەگەرە دروست دەکەن لە ئێوە ئەوانەی بە براکانیان دەڵێن وەرن بۆ لای ئێمە خۆتان بدزنەوە لە سوپای ئیمانداران ئەوانە تەنها کەم نەبێت خۆیان ناخەنە ناو تاڵ و کەی جەنگەوە ئەشحەتەن عەلەیکم ئولائیک لم یومنوا فاحبط اللە اعمالهم وکان ذلک علی اللە یسیرا بەرامبەر ئێوە دەست نوقاو و بێ هیممەتن جا کاتێک ترس و بیمی جەنجیان بۆ دێت ئەوە دەیان بینیت تەماشات دەکەن چاوەکانیان دەسوڕێتەوە و ئەبڵق دەبێت وەک کەسێک لە ترسی مەرگ بێهۆشی بەسەردا هاتبێت جا کاتێک ئەو ترس و بیمە نەما، زمان درێژەکانیان ئازارتان دەدەن بە قسەی ڕەق و ناخۆش، لە کاتێکدا ئەوان چاوبرسی و بەهەڵپەن بۆ پارە، ئا ئەوانە باوەڕیان نەهێناوە، بەو هۆیەوە خودا کردەوەکانیان پووچ کردنەوە، ئەو کارەش هەمیشە بۆ خودا ئاسانە. یەحسەبوونە الئەحزابە لەم یەذهەبوو. ئەوانە هێشتا وا دەزانن کە لەشکر و گرۆ و دەستەکان نەڕۆیشتوون، ئەگەر لەشکری گرۆکان هات، ئاوات دەخوازن بریا لەناو عەرەبە بیابان نشینەکاندا بوونایە و لەوێوە هەواڵی ئێوەیان بپرسیایە، خۆ ئەگەر لەناو ئێوەدا بوونایە تەنها کەم نەبێت جەنگیان نەدەکرد. بەڕاستی لە پێغەمبەری خودادا چاکترین نمونەی تەواو و ڕێک و پێک هەیە تا چاوی لێ بکەن و شوێنی بکەون بەتایبەت بۆ ئەو کەسانەی ڕەزامەندی خودایان مەبەستە سەرفرازی قیامەت ئاواتیانە هەمیشە و بەردەوام یادی خوددا بە زۆری ئەنجام دەدەن و زمانیان پاراوە بەیادی ئەو کاتێک ئیمانداران ئەو هەموو دەستە و گرۆهانەیان بینی وتیان ئەمە ئەوەیە کە خدا و پێغەمبەرەکەی بەڵێنی پێداوین کە ئاوا دژایەتی ئاینەکەی دەکرێت و کافران و دووڕوەکان نەخشە و پیلان دەچێشن بۆ ڕیشە کەنکردنی دیارە کە خدا و پێغەمبەرەکەی ڕاستیان فەرموو لە پێشهاتنیدا بێگومان ئەو دژایەتیە باوەڕ و ملکەچی نەبێت هیچی تری بۆ زیاد نەکردن واتە سوورتر بوون لەسەر ئیمان. تا خودای گەورە پاداشی ڕاستگۆیان بەهۆی ڕاستیەکەیان بداتەوە هەروەها سزا و تۆڵەی دوو ڕۆکانیش بدات ئەگەر بیەوێت یا تەو بۆ پەشیمانیان لێ وەردەگرێت چونکە بەڕاستی خوددا هەمیشە و بەردەوام لێ خۆش بوو مهرەبانە ورد الله الذين كفروا بغيظهم لم ينالوا خيرا وکفی اللە المومنین القتال وکان اللە قویا عزیزا خودا کافرانی تێکشکاند و جێڕانیەوە دواوە بە خۆیان و کینە و بغزیانەوە هیچ جۆرە خێرێکیان دەست نەکەوت هەر خدا خۆی ئیماندارانی لە جەنگ پاراست هەر خۆشی بە باوباران و لەشکری تایبەتی کافرانی تێکشکاند وکان اللە علی کل شیء قدیرا. سەرەنجام هەرچی زەوی و زار و ماڵ و خانوو و سامانێکیان هەبوو خودا بەخشی بە ئێوە، هەروەها شوێنی تریش کە هێشتا تا ئێستا پێیدا نەڕۆیشتوون، هەمیشە و بەردەوام خودا دەستی بەسەر هەموو شتێکدا دەڕوات، خۆ گەر ئێوە خودا و پێغەمبەرەکەی و پاداشتی ڕۆژی قیامەتتان دەوێت ئەوە دڵنیابن کە خودا بۆ چاکەکارانتان پاداشتی زۆر گەورە و بێ ئەندازەی ئامادە کردووە پێغەمبەر صلی الله عليه وسلم هەموو هاوسەرانی یەک یەک تاقی کردەوە هەمویانیان خدا و پێغەمبەر و پاداشتی قیامەتیان هەڵبژارد ئەوەشتان فەرمانبەردار و ملکەچی خودا و پێغەمبەرەکەی بێت کردەوەی چاکیش ئەنجام بدات ئەوە دوو جار پاداشتی دەدەینەوە هەروەها ڕسق و ڕۆزیەکی بەنرخ و پیرۆزمان لە بەهەشدا بۆ ئامادە کردووە يا نساء النبي لستن كأحد من النساء ئەگەر بە تەواوی ترسی خودا لە دڵ و دەروونتاندا هەیە قسە بەناسچی و شێوەیەک مەکەن نەوەکو ئەوەی دڵی نەخۆشە بوروژێت و نیازی خراپ بکات هەمیشە و بەردەوامیش قسەی چاک و بەجێ بکەن کە هیچ کەس نەتوانێت ڕەخنەی لێ بگرێت. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى ئەی هاوسەرانی پێغەمبەر لە ماڵەکانی خۆتاندا بە سەنگینی و سەلاری بسرەون، زینەت و جوانی خۆتان دەرمەخەن وەکو سەردەمی نەفامی یەکەم، نوێژەکانیشتان بە چاکی ئەنجام بدەن و زەکات بدەن لە ماڵ و سامان، فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەشی بن، چونکە بەڕاستی خودا تەنها دەیەوێت هەموو ناپاکی و ناسازی و نادروستییەک لە ئێوە دوور بخاتەوە، ئەی خاو و خێزانی ماڵی پێغەمبەر، پیاوان و ئافرەتانی داوێن پاک و ئەو پیاو و ئافرەتانەی کە زۆر یادی خودا دەکەن بەخشین و لێبوردەیی و پاداشتی زۆر مەزن و بێ سنووریان لەلایەن خودای گەورەوە بۆ ئامادە کراوە هەر کە دنیایان بەجێهێشت پێی شاد دەبن. بۆ هیچ پیاو و ئافرەتێکی ئیماندار دروست نییە کاتێک خودا و پێغەمبەرەکەی بڕیاری شتێک بدەن ئەوان سەرپشک بن لە ئەنجامدانی ئەو کارەدا چونکە ئەوەی سەرپێچی بکات لە فەرمانی خودا و پێغەمبەرەکەی ئەوە بەڕاستی بە ئاشکرا گومڕا و سەرلێشێواوە. بەڵام خودا لە پێشترە کە حسابی بۆ بکەیت و لێی بترسیت جا کاتێک زەید بێزار بوو لە زەینەب و پێویستی پێی نەما و جیابوونەوە و تەلاق کەوتە نێوانیان ئێمە زەینەبمان لە تۆمارە کرد بۆ ئەوەی هیچ شەرمەزاری و دڵتەنجیەک بۆ ئیمانداران دروست نەبێت لە هێنانی هاوسەرانی بەناو کوڕیان کاتێک بێزار دەبن و پێویستیان بە یەکتر نامێنێت هەمیشە فەرمانی خوددا جێبەجێ کراوە هیچ گوناه و هەڵەیەک لەسەر پێغەمبەر نییە لەبەرامبەر کارێکەوە کە خودا کردوویەتی بە ئەرکی سەر شانی، بێگومان ئەم جۆرە پێشهات و ڕووداوانە بەرنامەی خودایە و لە پێغەمبەران و قەومە پێشوەکانیشدا ڕوویداوە کە عەقیدە و بیروباوەڕیان ڕاست کراوەتەوە هەروەها پەیوەندیە کۆمەڵایەتی و ئابووری و ڕامیاریەکانیشیان بە گوێرەی بەرنامەی خودا سازدراوە هەمیشە ناوی پیرۆزی ئەوتان لە یاد بێت لە دڵ و دەروونتاندا جۆش بخوات و بێتە سەر زارتان. وسبحوه بکرة وأصیلا و تەسبیحات و ستایشی بکەن هەموو کاتێک بەتایبەت لە بەیانیان و دەمەو ئێواراندا. فمتعوهن وسرحوهن سراحا جمیلا ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە کاتێک ئافرەتانی ئیماندارتان مارە کرد لەوەدا جیابوونەوە و تەراقتاندان پێش ئەوەی بچنە لایەن ئەوە هیچ عیددە و ماوەیەکیان ناوێت تا حسابی بۆ بکەن ماوەی چاوەڕوانی ناوێت بۆ ئەوەی شوو بکات بە کەسێکی تر لەو سەردەمەدا کەنیزەک دیاردەیەکی کۆمەڵایەتی سروشتی بووە ئاینی پیرۆزی ئیسلام بە جۆرەها شێوە هەوڵی نهێشتنی ئەو دیاردەی داوە هەروەها کچە مامەکانت کچە پورەکانت کچە خاڵەکانت کچی ئەو پورانت کە کۆچیان کرد لەگەڵ تۆدا و هەر ئافرەتێکی بڕوادار ئەگەر ویستی خۆی پێشکەشی پێغەمبەر بکات و پێغەمبەریش ویستی مارەی بکات کە ئەمەیان تایبەتی تۆیە ئەی پێغەمبەر نەک ئیمانداران بەڕاستی ئێمە ڕێو شوێنمان بۆ ئەوان واتە ئیمانداران ڕوون کردوتەوە بەرامبەر هاوسەران و کەنیزەکەکانیان ئەم ڕوونکردنەوەیە بۆ ئەوەیە هیچ دڵتەنجی و غەمباریەک داتان نەگرێت وابزانیت کە تۆ لە سنوور دەرچوویت هەمیشە و بەردەوام خدا لێ خۆش بوو میهرەبانە. ئەوە هیچ گوناهێکت لەسەر نییە چونکە تۆ ستەمکار نیت ئەو هێنانەوەیان نزیکترە بەوەی کە چاویان ڕوون بێتەوە خدای میهرەبان ئەم بارودۆخە خێزانیەی پێغەمبەر باز دەفەرموێت تا خێزانەکانت دڵیان پێی ئارام بگرێت و هاوسەرانیش غەم و خەفەتیش نەخۆن و وابزانن پێغەمبەر لەیان زویرە هەمووانیش ڕازی بن بەوەی کە پێت داون خدا خۆی دەزانێت چی لە دڵەکانتاندا حەشار دراوە بێگومان هەمیشە و بەردەوام خدا زانا و دانایە لەمەودوا هێنانی ئافرەتانی تر بۆ تۆ حەڵاڵ نییە یان وازهێنان لە هەندێکیان تا هاوسەرانی تر بخەیتە جێیان هەرچەندە ئەو ئافرەتانەی دەتەوێت بیان خەیتە جێگەی هاوسەرانت سەرسام بیت لە ڕێک و پێچیان جگە کەنیزەک هەمیشە و بەردەوام خدا چاودێری هەموو شتێک دەکات. ان ذلکم کان عند اللە عظیما ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە مەچن بۆ سەردانی ماڵەکانی پێغەمبەر مەگەر مۆڵەتتان بدرێت و مۆڵەت بخوازن ئەگەر مۆڵەت دران بۆ نان خواردنێک چاوەڕێی پێگەیشتنی مەکەن ئەگەر پێنەگەیشت بوو مەبەست ئەوەیە کە زوو مەچن کە هێشتا خواردنەکە پێنەگەیشتووە بەڵام کاتێک بانگ کران ئەوە بچنە ژوورەوە جا کاتێک نانتان خوارد بڵاوەی لێ بکەن و خۆتان بە گفتوگۆوە سەرگەرم مەکەن چونکە بەڕاستی ئەو کارەتان پێغەمبەر ئازار دەدات ئەویش شەرمتان لێ دەکات داوای چوونە دەرەوەتان لێ ناکات خداش شەرم لە ڕاگەیاندنی حەق و ڕەوا ناکات کاتێکیش داوای کەلوپەلێکتان لە خێزانەکانی پێغەمبەر کرد لە پشتی پەردەوە داوایان لێ بکەن ئا ئەو جۆرە ڕەفتارە چاکتر و پاکترە بۆ دڵی ئێوە و ئەوانیش بێگومان هیچ کات بۆتان نییە ئازار و دڵتەنگی بۆ پێغەمبەری خوددا پێش بهێنن هەرگیز بۆتان نییە هاوسەرانی دوای خۆی بە هیچ جۆرێک مارە بکەن چونکە بێگومان ئەو کارەتان لای خوددا زۆر گەورەیە زۆر نابەجێیە چونکە ئەوان دایکتانن دایکیش لە کوڕی حەرامە هاوسەرانی پێغەمبەر هیچ گوناهیان ناگات بێ پەردە گفتوگۆ بکەن لەگەڵ باو و باپیرانیان و کوڕەکانی خۆیان و براکانیان و برازاکانیان و خوشکە زاکانیان و ئەو ئافرەتانەیان ئیشیان بۆ دەکەن لە ماڵدا یا ئەو کەسانەی بەندەن و لە ماڵەکانیاندا دەژین لە خوددا بترسن ئەو سنوورانەی کە بۆی داناون مەیشچێنن بێگومان خوددا شایەتە بەسەر هەموو شتێکەوە. بەڕاستی خودا و فریشتەکانی سەڵاوات دەدەن لەسەر پێغەمبەر ئەی ئەوانەی باوەڕتان هێناوە ئێوەش سەلام و سەڵاواتی لەسەر بدەن و بەردەوام یادی خێری بکەن. إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة ئەی پێغەمبەر خەڵکی پرسیارت لێ دەکەن دەربارەی کاتی بەرپابوونی ڕۆژی قیامەت پێیان بڵێ بێگومان زانینەکەی هەر لە لای خوددایە جا چی تۆ یاگادار کردووە لەوانەیە ڕۆژی قیامەت زۆر نزیکیش بێت خەڵکیش لێی غافڵن إن الله لعن الكافرين وأعد لهم سعيرا بێگومان ئەو خودایە نەفرینی کردووە لە کافرەکان لە ڕۆژی قیامەتیشدا سزایەکی زۆر سەختی بۆ ئامادە کردوون خالدين فيها أبدا لا يجدون وليا ولا نصيرا کە بۆ هەمیشە تایدا دەبێ بژین لەوێش نەپشتیوانێک شک دەبەن فریایان بکەوێت نەکەسێک ڕزگاریان بکات. ئەوسا ئیتر کردەوەکانتان چاک و بەجێ و پەسند دەکات لە گوناهەکانیشتان خۆش دەبێت جا ئەوەی فەرمانبەرداری خدا و پێغەمبەرەکەی بێت ئەوە بەڕاستی سەرکەوتن و سەرفرازیەکی بێ ئەندازە و بێ سنووری بەدەستهێناوە إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال وکان اللە غفورا رحیما تا خدا سزای پیاوان و ئافرەتانی دوو ڕوو هاوڵگەران لە پیاوان و ئافرەتان بدات هەروەها تەو بۆ و پەشیمانی لە پیاوان و ئافرەتانی ئیماندار وەربگرێت بێگومان خدای گەورە بۆ ئیمانداران لێ خۆش بوو مهرەبانە.